لە وتاری ئەم جومعەشدا باسی ئەوە دەکەین کە ئاینی پیرۆزی ئیسلام ئاینی علم و زانستە ئاینێکە کە وشەی علم لە قورئانی پیرۆزدا بە مشتەقاتەکانیەوە پێنسەد جار زیاتر هاتووە ئیسلام دینی خوای پەروەردگارە دینێکە سەرتاپای زانست و زانیاریە یەکەم سورەتی ئەو قورئانە پیرۆزە یەکەم ئایەتی ئەو قورئانە پیرۆزە بە وشەی خوێندن دەستی پێکردووە بە وشەی اقرأ بخوێنە دەستی پێکردووە کە حەزەتی پێغەمبەر صلی الله علیه وسلم چووبووە ئەشکەوتەکەوە لە غاری حرادا لەبەر زاییەکی زۆر بەرزی شاری مەککەی پیرۆزەوە دانیشتبوو بیری لە گەورەیی و عەزەمەت و دەسەڵاتی خوای تاک و تەنها دەکردەوە ئا لەو کاتەدا ئەمین یەکەم پەیامی خوایی بۆ هێنا و یەکەم ئایەتی قورئانی بۆ هێنا خۆشەویستی خوا دەفەرمێ ئەو جارە جوبریلم لەسەر شێوەی خۆی بینی هات و باوەشی پێ کردم و گوشیمی بەخۆیەوە فەرمووی اقرأ بخوێنە وتم من کەسێکم تا ئێستا نەچوومە مەکتەب و خوێندەواریم نییە و هیچی بخوێنم بەبێ خوێندنەوە، بەبێ ئەوەی هیچ بزانم و بخوێنمەوە. ئەفەرمێ ئەوەندە بە توندی بە خۆیەوە گوشیم پەراسووەکانم ئازاریان بۆ هات. دوای ئەوە بەری دام و جاری دووەم گوشیمی بە خۆیەوە فەرمووی بخوێنە. وتم من پێت دەڵێم خوێندەواریم نییە. بەری دام و لە جاری یەکەمیان ئازارم زیاتر پێگەیشت. یەکەم سورەتی قورئانی ئێمە ناوی سورەتی عەلەقە ئەمە هەموو جێگەی سەرسوڕمانە سورەتی عەلەق واتە سورەتێک کە باسی خوێن پارە دەکا ئەو خوێن پارەیی کە یەکەم جار مرۆڤ لە نوتفەی دەترازێ و دەبێتە خوێن لە ڕەحمی دایکە پێمان دەڵێ ئەم ئیسلامەی ئێوە کە قورئان پەیامەکەیەتی بریتییە لە زانستێک کە ئیهتیمام بە لاشەی مرۆڤ دەدا، قورئانە کە ئەم جەستەیە بەو قورئانە ئیسراحەت دەکا. یەکەم سوڕەتی قورئانی ئێمە لە ئەشکەوتا هاتە خوارەوە. ئەوەی سەلماند کە سەردەمێک هات بەهۆی نووری قورئانەوە کە دەبێ ئەشکەوتەکانیش زانکۆ بن. جاران ئەشکەوتەکان شوێنی خەڵۆکێشانێکی کوێرانە بوون، بەڵام فەرمووی ئەوە ئیسلام هات ئەبێ ئەشکەوتیش زانکۆ بێ و زانستی پەروەردەی مرۆڤی تێدا بخوێندرێ، زانستی قەلەم و زانستی ئیقرا و زانستی عەلەقی تێدا بخوێندرێ، باسی ناو سکی ئافرەت و دروستبوونی کۆرپەلە لە ئەشکەوتیشا بی دەبێ لەوێ بیخوێنی. ها ئیسلام چەند گەورەیە سەردەمی زانست هەڵات بۆیە دوای ئەوەش سوڕەتێکی قورئان هات ناوی سوڕەتی القلم بوو یەکێ لە سوڕەتەکانی قورئان ناوی سوڕەتی قەڵەمە ناوی سوڕەتی پێنووسە کە دەفەرمێ نون والقلم وما يسطرون جاران زانایانی تەفسیر دەیان فەرموو نون یعنی خوا دەفەرمێ سوێن بەو مەرەکەبەی کەشتی پێدەنووسی مەرەکەبیش ئەوەندە پیرۆزە. ئێستا عولەما دەفەرموون نوون کە پیتێکە، خوای گەورە ئاماژەیەکی زانستی بیرکاری پێ کردووە کە دەفەرمێ سەیری سوڕەتی قەلەم کەن بە یەک پیت دەستم پێ کردووە نوون پیتی نوون لە قسوڕەتی القلم دا لە هەموو وشەک لە هەموو پیتەکانی ئەو سوڕەتە زیاترە یەعنی هەموو پیتەکان بە جدۆلێک جیا بکەوە، پیتی نون کە خوا لە ئەوەڵەوە ئاماژەی پێ کردووە لە سوڕەتی القلمدا لە هەموویان زیاترە کە سەد و سی و سێ جار هاتووە، دابەشی ژمارە نۆزدەی پیتەکانی بسم اللە دەبێ بە بێ ماوە کە دەکاتە حەوت، ئەوەش بۆ خۆی ئیعجازێکی بیرکارییە. خوا دەفەرمێ سوێند بە دێڕی نووسین. سوێند بەو دێڕانەی کە لەسەر کاغەز پێی دەنووسن. واتە لە ئیسلامدا حەرامە مەرەکەب، قەڵەم، کتێب و کاغەز و دێڕی نووسین بە پێ بچیە سەری، بە قاچ پاڵی پێوە نێی. حەرامە قەڵەمێک بە قاچ هەڵگریەوە، ئەبێ بۆی دابێیتەوە، چونکە خوا سوێندی پێ خواردووە. حەرامە خوێندکار دەبێت لەم ئایەتەوە تێبگا، لە دەرگا و کتێبەکانی فڕێ نەداتە ژوورەوە، ئەو کتێبانە پڕی زانستن، ئەگەر دەڵێی زانستی شەرعی نین، ئەوانە هەموو زانستن کە زانستی دونیایین و لە خزمەتی مرۆڤدان. خوا دەفەرمێت لە قەڵەمەوە فێربە، سوێند بە قەڵەم دەخوا، وەڵڵاهی قەڵەم چەند دەرسێکی زۆر گەورەمان فێردەکا. خوا دەفەرمێت ئا ئەو پێنووسە، والقلم، سوێند بە قەڵەم، قەڵەم دەرسی یەکەم پێمان دەڵێ من هیچ نیم دەستێک دەمجوڵێنێ ئاخر قەڵەم بە تەنیا هیچ نانووسێ ئەبێت دەستێک ئەم قەڵەمە بجوڵێنێ دەی تۆ پێش ئەوەی معجب بی بە قەڵەمەکە سەیری ئەو دەستە بکە کە قەڵەمەکەی پێ دەجوڵێ ئەی ئەو کەسەی کەوا دەنووسی توخوا شتێک مەنووسە کە خوا پێی ناڕازی بێ چونکە بە دەستێک دەنووسی کە خوا پێی بەخشیوی ئەگەر خوا ئەو پەنجانەی جومگەکانمان سەیری توخوا چەند جوان بۆ یەک دێتەوە ئەگەر ئەو پەنجانە بەو شێوەیە نەبوونایە ئایا قەڵەمی پێ دەگیرا خوا دەفەرمێ هەر دوو دەست توانای نووسینیان هەیە ها هەیە بە دەستی چەپیش دەنووسێ وەکو دەستی ڕاستی من و تۆ خەتیشی هەیە خەتاتەوە بە دەستی چەپ دەنووسێ دەی سەرنج بدە دەست چەند بە جوانی خەڵق کراوە ئەو قەڵەمە حەیفە شتێکی پێ بنووسی کە خوای گەورە پێ ناڕازی بێ دووەمیان قەڵەم ئاماژە بەوە دەدات جاری وا هەیە کول دەبێ و پێویستی بە دادانە قەڵەم عاجز نییە لەو قەڵەم دادەرەی کە دایدەدا و لێی کەم دەکاتەوە توێکڵی لێ دەکاتەوە چونکە سەرەنجام نووکەکەی تیژ دەکاتەوە کەواتە ئەی خوێندکاری ئازیز تۆ کە بەهۆی قەڵەمەوە فێر دەبی وەڕز مەبە لەو شتانەی کە ڕۆژگار وەکو قەڵەمدادان دەتهاڕێ، خەوت لێ حەرام دەکا، خواردنت لەبیر دەباتەوە، شەوانی ئیمتیحان ئیسراحەتت لێ تێک دەدا، چونکە سەرەنجام پێی نوێ دەبیەوە تۆ. ئەو هەموو ناڕەحەتیانەی بەهۆی قەڵەمدادانی ژیانەوە تووشت دەبێ، زیاتر تیژت دەکاتەوە. سێیەم، قەڵەم ڕێگا بە لاستیک دەدا ئەگەر هەڵەی کرد بیکوژێنێتەوە. قەڵەم شوێنەوار بە جێ دێڵێ حەیفە ئەو نووسینەی کە تۆ دەچێت سەر مێزی قوتابخانە دوای یەک ساڵ لە تەمەن کارتەکەت بە قەڵەمی سوور ئاماژەی لێدرابێ دەرنەچووە حیفە بە سەربەرزیەوە شوێنەوارێکی جوان لەو ساڵەدا بەجێ نەهێڵی چونکە قەڵەم دەڵێ من کە نووسیم ئاسەوار بەجێ دێڵم حیفە تۆش کە چوویە سەر مێزی خوێندن ئاسەوارێکی باش نەبیتەوە بۆ ماڵەوە پێنجەم، قەڵەم پێمان دەڵێ دەرەوەی قەڵەمەکە هیچ گرنگ نییە، ها قەڵەمی ڕەساس، قەڵەمی ڕەش، قەڵەمی دار، دەرەوەی گرنگ نییە چی لێ بەرگەکەی چەند جوان بێ، تەختەکەی چ باش بێ، گرنگ ناوی قەڵەمەکەیە. چەند خوێندکاری کە لە سەرەتاییدا بە قەڵەمی دار دەنووسێ، قەڵەمەکە زۆر موعجیبی پێی، زۆر جوانە، کەچی حەتا دایدەدەی ئەو هەنووکەکەی دەشکێ، نا ئەوەی کلۆرە، نا ئەوەی هیچ نییە. لەبەرئەوە ئەی خوێندکار گرنگی بە ناوت بدە چەند تەلەبەی کچمان هەیە بەتایبەت لە خوشکاندا هەموو هیوا و ئاواتی تەنها گرنگیدانە بە لاشەی خۆی نەخێر گرنگی بدە بە ناخی خۆت بە مێشکی خۆت بە زبانی پاراوی خۆت بەوەی چ لەسەر کارتەکەت دەرەنجام دەنوسرێ ئەمڕۆ بۆیە عیلم بەرەکەتی کەم بووە لەبەرئەوەی زیاتر خوێندکار گرنگی بە لاشەی خۆی دەدا نەک بە ناوەڕۆکی خۆی ئەمە هەموو لە قەڵەمەوە خوای گەورە ئاماژەی پێکردووە و دەرسمان دادەدا جا ئەی خوێندکارانی بەڕێز ئەی قوتابیان و تەلەبە خۆشەویستەکان ئەم چەند ئامۆژگارییە لە مینبەری مزگەوتەوە وەرگرن یەکەمیان، کاتێک کە بەیانی ڕۆیشتیە دەرەوە لە ماڵ، بزانە بە چ مەبەستێک دەڕۆی بۆ خوێندن. هەر تەلەبەیەک باوک و دایک بەس بیەوێت لە خۆی دوورخاتەوە و هەر تەلەبەیەک تەنها ڕۆژ بە ڕێکردن بێ بڕوا بۆ خوێندن، جا لە سەرەتاییەوە تا زانکۆ، ئەوە دڵنیابە ئامانجی ڕوونی لەبەر چاو نییە. لەبەرئەوە ئامانجێک دیاری بکە، بڵێ خوایە من بۆ ڕەزامەندی تۆ، بۆ پیرۆزی عیلم، بۆ ئاوەدانبوونەوەی وڵاتەکەم و گوزەرانێکی باش بۆ ژیانی خۆم دەخوێنم، بەو نیەتەوە لە ماڵ بڕۆ دەرەوە. دووەمیان زۆر ڕێزی دایک و باوکتان بگرن، بەداخەوە گەلێک لە دایک و باوکان گلەیی ئەوە دەکەن دەڵێت لەوەتی مەکتەب بەرەو پێشەوە چووە حورمەتی دایک و باوکیش کەم بووە کە ئەوە جێگەی داخە ئەبێ بەعەکسەوە بی هەتا زاناتر بی ئەمجا زیاتر ڕێزی دایک و باوکت بگری ئەو تەلەبەی ناڵێم لە سەرەتاییە خۆزگە ئەوەی لە زانکۆ و پەیمانگاکانیشە ئەوەی کە لە خوێندنی باڵاشە بەیانیان کە دەڕۆیشتە دەرەوە لە ماڵ دەستی دایک و باوکی ماچ دەکرد دایک و باوکیش دەستی بەسەریا لێنا و دوعای خێری بۆ دەکرد و خواحافیزی لێ دەکرد ئەو مناڵەی لە سەرەتاییە دایکی بەڕێز، خوشکە ئازیزەکەم، وەرە کە ڕۆیشتە دەرەوە یەکەم جار لە بەیانیاندا دەست بەسەریا بێنە، ماچی بکە، خواحافیزی لێ بکە، بڵێ خوا پشت و پەنات بێ. دڵنیابە کە لەسەر ئەو تەختەیە دادەنیشێ مێشکی لە سا پەنجا زیاتر فەرقی هەیە لەگەڵ ئەو دایکەی هێشتا لە جێدایە و هەڵنەستاوە و تا نیوەشەو بەدیار تەلەفیزۆنە بۆ مناڵەکەی بۆ خۆی دەرگای کردۆتەوە ڕۆیشتووە. زۆری فەرقە. کە هاتیشەوە بە ڕوویەکی خۆش جانتاکەی لێ وەرگرە بڵێ یەخ خوا بەخێر بێیەوە ڕۆڵەکەم، نووری چاوەکەم، بەرەکەتی ماڵەکەم. ئەو تەلەبەیە یەکسەر دەحەسێتەوە و دڵنیابە هەر پەیوەندییەکی بەهێز لە نێوان ڕۆڵە و دایک و باوکدا خوای گەورە ئەو ئەولادە پڕ بەرەکەت دەکا تەمەنی پڕ لە خێر دەکا عیلم و زانیاری زیاد دەکا لە بەڵا و موسیبەت بە دووری دەکا لەبەرەوە بیکەن بە عادەت خوێندکارانی خۆشەویست هەر چەند تەمەنت بەرەو ژووریش بێ دەستی دایک و باوکت ماچکە و ئەمجا بڕۆ و داوای دوعای خێریان لێ بکە مامۆستایەکی بەڕێز لە شاری سلێمانییە و حادیسەیەک دەگێڕێتەوە دەفەرمێ یەکێ لە ناسیاوان و خزمانم کوڕێکیانی تووشی نەخۆشیەک بوو پەنا بەخوا نەخۆشی تەقینی دەمارەکانی خوێن لە ناوەوە ئەو ملولانەی خوێن زۆر ناسکن بەڵام خوا ئەوەندە بە لوسی دروستی کردوون و ئەوەندە خڕۆکە سوورەکانی خوێن نەرمن بە ئاسانی پێیا دەڕوا سبحان اللە توشی نەخۆشیەک بوو کە تەقینی دەماری خوێنە لە پڕێکا دەمارێک دەتەقی بەقەدەر یەک پەڵێ ڕەش خوێن لە ژێ پێستیا دەبوو دەبوو بە سرنج دەری بێنن لێرە لە عێراق لە کوردستاندا پێیان وت چارەسەرن نییە ناردیان بۆ تاران لە شاری تاران ئەم برایە نەخۆشە کە تەلەبە بوو برا گەورەکەی لەگەڵ یاچۆ لەگەڵ ڕێنمایی شارەزایەکیشدا کە شارەزای دکتۆر و زمان و شاری تاران بوو ئەڵێ کاتێک کەوا چوونە ئەوێ پشکنینی زۆریان بۆ کرد دکتۆرەکە پێی وت پارەی خۆتان سەرف مەکەن بە هیچ شوێنێکی سەر زەویدا مەگەڕێن لەسەر ئەم زەمینە چارەسەری ئەو نەخۆشیە نییە بگەڕێنەوە بۆ ماڵەوە خزمەتی بکەن هەتا ئەو کاتەی خوای پەروەردگار بۆ خۆی مەعلومە لەلای لە چ وەختێکە ژیانی کۆتایی پێدێ و هەموو مولولەکانی خوێنی لە یەک دارا دەتەقن لەبەرئەوە بڕۆنەوە بۆ ماڵەوە پارەی خۆتان سەرف مەکەن لەبەر دووری نەخۆشەیەک کێیەک دوو پارچە حەبی زۆر ئاسایی و موسەکینی بۆ نووسی ئەڵێ کوڕەکە نەخۆشەکە تێگەی کە دکتۆر چی پێ وتووە بەڵام کە هاتنەوە لە ڕێگادا لە ناو سیارەکەیە بە براکەی وتی کاکە یەک تەکلیفم لێت هەیە وتی چییە وتی ئێمە دایکمان نەماوە بەس باوکمان ماوە باوکیشمان چۆتە تەمەنەوە لەبەر خاتری ئەو خوایە ئەم خەبەرە بە باوکم مەڵێ مەڵێ کوڕەکەمان ئاوایە، بڵێ وتویەتی نەخۆشیەکەی هەر زۆر سادە و ساکارە بە یەک دوو پارچە حەب چارەسەر دەبێ، با باوکمان لەم تەمەنەوە لە جیاتی ئێمە خزمەتی بکەین بە خەفەتی منەوە نەمرێ. دڵی باوکم ناڕەحەت مەکە، ئەوە ئەولادی ساڵحە، منیش خۆم کارێک ناکەم کەوا بکەم باوکم پێی ناڕەحەت بێ، کە مردیشم ئیشەڵڵا خوا سەبوری ئەدا، بەڵام با ئەو تەمەنە ژیانەی کە ماومە نەوەک لە فوجئەتەنە کە بڵێی چارەسەر نییە و باوکم دڵی ڕاچەنێ و بمرێ جەڵدەیەک لێیدا. باوک سوجدەی شوکر بۆ خوا دەبێ دەڵێ خوایە حەمد و سەنا بۆ تۆ خوایە لێت بەزیاد بێ کە ئەمجارەش ئەم ڕۆڵەیەت پێ بەخشیمەوانێ و کە هیچی پێویست نەبوو خوایە لێت بەزیاد بێ دەست بەسەری کوڕەکانیا دێنێ و ماچیان دەکا و دوعای خێریان بۆ دەکا کوڕەکە هەر چاوەڕێ دەمارەکانی دەستی بتەقن ناتەقێ دەبێت تەماوەی یەک مانگ دەچێ فەحسێکی پزیشکی کیمیایی خۆی دەکاتەوە پێی دەڵێن ئەو نەخۆشیە لە لاشەی تۆدا کۆتای پێ هاتووە دوعای باوک دڵڕاگرتنی دڵی باوک ئەنجا ئەوەی کە دایکیشی هەبێ ئەوە زیاتر لەبەرەوە هەوڵ بدە دڵی دایک و باوکت ڕاگرە خوای گەورە دڵت خۆش دەکا لە دنیا و لە قیامەتا بەو نێتەوە سێیەمیان ڕێزی مامۆستا بگرە چونکە مامۆستاش لە جیاتی باوک و مام و برا گەورەتە لە جیاتی خوشکی گەورە و دادەتە قەت بە چاوی بێڕێزی سەیری مامۆستانەکەی هەر کەسێ بە بێ حرمەتی سەیری مامۆستاکە بە حەیاتی عمری خۆی فێری علم و زانیاری نابێ چوارەمیان بزانن ئەو قورئانە پیرۆزەی خۆمان سەرچاوەی هەموو عیلم و زانیارییەکە لە سوڕەتی فاتیرە لە ئایەتی بیست و حەوت بۆ بیست و هەشت تا زانستی سروشتناسی کیمیا ڕوەکناسی جیۆلۆجیا مرۆڤ و ئاژەڵناسی لە یەک ئایەتی قورئانە ألم تر أن الله أنزل من السماء ماء فأخرجنا به ثمرات مختلفا ألوانها حتى أخواد فرمي انما یخشی اللە من عباده العلماء هەموو ئەو زانستانەی ئەمڕۆ لە زانکۆکاندا دەخوێندرێن خوا لە سوڕەتی فاتیر لە ئایەتی بیست و حەوت بۆ بیست و هەشتا هەر هەمووی باس کردووە ئەمجا دەفەرمێ هەر کەسێ ئەم عیلمانەی پێ بێ بەڕاستی هەر زانایانن کە لە خوا ترسن چونکە بە زانست دەزانن خوا چەند عەزەمەت و دەسەڵاتی هەیە بەڕاستی ئەوان لە خوا ترسن قورئان هەرچی شتێک کە لەم سەر زەوێدا هەیە لە قورئانەکەی خۆماندا هەیە ئەی تەلەبە خۆشەویستەکان ئەی لە سەرەتاییەوە هەتا زانکۆ خوێندنی باڵا شانازی بکە کە موسڵمانی کە هەڵگری پەیامی قورئانی قورئان باسی زانستی کۆرپەلەناسیمان بۆ دەکا دەفەرمێ، فلیەنظر الانسان مما خلق، با ئینسان تەماشاکا لە چی دروست بووە، زۆر کەس وا ئەزانێ سۆنەری مناڵگرتنیش گوناهە، دەستکاری کاری خوایە، بەڵام خوا نافەرمێ دەستکاری کاری خوا مەکە، دەفەرمێ، فلیەنظر، تەماشاکە، بە چی تەماشاکەی، بە عیلم تەماشاکە، بە وردبین تەماشاکە بە ئەشیعە و سۆنەر تەماشای ناوسکی ئافرەت کە بزانە مناڵ چۆن دروست دەبێت خوا دەفەرمێت سەیرکە ئەمری خوایە چۆن دەفەرمێت نوێژ بکە کە ئەمەیان فەرزی عەینە لەسەر یەک بە یەکمان دەبێت کۆمەڵە خەڵکێک هەبن لەناو ئەم ئومەتی ئیسلامەدا هەڵسن لە کۆرپەلە بکۆڵنەوە بزان مرۆڤ چۆن دروست دەبێت فەلیەنظر الئینسان مما خلق ئەمە بە زانایانی بواری کۆرپەلەناسی و دکتۆرە بەڕێزەکان دەکرێت جا بزانە ئەوەی کە زانایە چۆن ملکەچی قورئان دەبێ بەڵام بە حەقت زانا بێ واللەهی ئەوەی سەرکەشە ئەوەی دژایەتی قورئان دەکا دڵنیا بن بەڕێزان عیلمی پێ نییە ئەینا وەرە سەیری ئا ئەم زانا گەورانە کە کە عیلمیان فولە کە بەحری عیلمن چۆن سەر دادەنەوێنن لە ئاستی قورئانەکەی خوادا پڕۆفیسۆر مارشاڵ جۆنسۆن پڕۆفیسۆر مارشاڵ جۆنسۆن یەکێکە لە عالمەکانی ئەمڕۆ کە گەورەترین زانای سەر زەوییە، سەرۆکی بەشی توێکارییە لە زانکۆی تۆماس جیفرسۆن لە ئەمریکا، زانکۆیەکی بەناوبانگە ئەم سەرۆکی بەشی توێکارییە. ئەم پیاوە لە یەکێک لە دانیشتنەکاندا کە پڕۆفیسۆر و دکتۆرەکانی دنیا بەشداریان تیا کردبوو، یەکێ لە دکتۆرە مسوڵمانەکانیش دکتۆر عەبدولمەجید زەنەدانی بوو پڕۆفیسۆرێکی گەورەی مسوڵمانە لە زانستی کۆرپەلەناسیدا شەش دکتۆرای هەیە بەشداری ئەو دانیشتنەی کردبوو ئا لەو کاتەدا دەڵێ ئەم پڕۆفیسۆرە وتی ئێستا عیلم گەیشتە قیممە لەبارەی دروستبوونی مرۆڤەوە چونکە لە سەدەی شانزەهەمدا دکتۆرەکان و زاناکان دەیانگوت مرۆڤ بەس لە تۆوی پیاو خەڵق بووە چونکە بەس تۆویان دۆزیبەوە یەک سەدە، سەدەی حەڤدەهەم، هەر ئەوە بیر و باوەڕیان بوو. لە سەدەی هەژدەهەما کە هێلکۆکەی ئافرەت دۆزرایەوە، هێلکۆکە گەورەترە لە تۆوی پیاو، وتیان نەخێر مرۆڤ بەس لە ئافرەت دروست بووە، واتە ڕۆڵی پیاو ئەمجارە ئیهمال کرا، وتیان بەس لە هێلکۆکە دروست بووە. هەتا سەدەی نۆزدە و ناوەڕاستی سەدەی نۆزدە ئەم بیروڕایە هەبوو. لە ناوەڕاستی سەدەی نۆزدەدا وتیان نەخێر مرۆڤ لە یەکگرتنی تۆوی پیاو و هێلکۆکەی ئافرەت دروست بووە بەڵام بە چەند قۆناغێکا لە مەنییەوە هەتا خوێنپارە و گۆشتپارە و ئەوانە ئا لەو کاتەدا کە ئەم پڕۆفیسۆرە ئەمەی دەگوت ئەم دکتۆر عەبدولمەجید زەنەدانی پێی وت جەنابی پڕۆفیسۆر ئەوە لە قورئانەکەی ئێمەدا هەیە بە زەردەخەنەیەک و لاقرتەیەکە وتی ئەو قورئانەی کە لە بیابانی عەرەبیدا بۆ پیاوێکی نەخوێندەوار کە محەممەدە هاتووە وتی ئەرەوەڵا ئەرەوەڵا ئەوەی جەنابت دەڵێ ئەوە لە قورئانی ئێمەدا هاتووە کە خوا دەفەرمێ ما لەکم لا ترجون لله وقارا وقد خلقكم ئەتوارا ئێوەی دروست کردووە بە چەند قۆناغێک یەک لە دوای یەک یخلقکم فی بطون امهاتکم خلقا من بعد خلق ئێوەی دروست کردووە لە سکی دایکتاندا قۆناغ بە قۆناغ ئەوە قورئانە پاشان وتی ئەگەر جەنابی پرۆفیسۆر ئیجازەم بدەی پێت دەڵێم کە خوا لە قورئانی ئێمەدا فەرموویەتی مرۆڤ سەرەتا نوتفەیە پیاو و ژن هێلکۆکە و تۆوەکەیان یەک دەگرێت پێڵەن نوتفە دواتر دەبێتە عەلەقە ئەبێتە خوێن پارەیەک دواتر خوا دەفەرمێ ئەبێتە مضغە مضغە واتە ئەو بنێشتەی کە لە دەمایە ئەها بنێشتە کە لە دەمایە هێناتە دەرەوە سەیری کە جەدانی پێوە دیارە ئەوە مضغەیە مخلقة وغير مخلقة جا هەندێک لەو گۆشپارەیە لاشەی مرۆڤی لەسەر دروست بووە بەشێکی مرۆڤەکەش دروست نەبووە لەو کاتەدا پرۆفیسۆرەکە چاوی ئەبڵەق بوو وتی چۆن ئەوە یعنی قورئان باسی ئەوە دەکەن مرۆڤ سەرەتا بووەتە وەکو شێوەی بنێشتێک کە شێوەی دانی لەسەرە وتی وەڵڵا جا قورئان وا دەفەرمێ وتی وەڵاهی عەجیبە ئەبا ئەمە ڕێکەوت بێ وتی قوربان ڕێکەوتی چی دەیان ئاەتی قورئان باسی ئەوە دەکا وتی ئەبێ محەممەد میکرۆسکۆبی هەبوو بێ لەو زەمانەدا پێیان وت زۆر جا تۆ بڵێ شتی وا هەبوو بێ محەممەدێکی نەخوێندەوار وردبینێکی ئەوەندە بەهێزی هەبوو بێ سەی ناوسکی ئافرەتی پێکرد بێ ئەڵێ وتی تخوا جارشکە ئایەتەکانم بۆ بخوێنەوە بۆیان خوێندەوە زەردەخەنەیەکی کرد وتی نەبەخوا لە سەدەی شانزەهەما من ئەوەڵ وردبینم لە مەتحەفێکا بینیوە دە جار شتی گەورە دەکرد لە سەدەی شانزەهەما دەوری حوسە هەشسە ساڵ دوای پێنج ساڵ وردبین میکرۆسکۆپ پەیدا بووە کە ئەویش دە جار شتی لە قەدەر خۆی زیاتر گەورە دەکرد نە بەخوا ناگونجێ ئەمە کەلامی بەشەر بێ جارێکی تر بۆیان خوێندەوە وتی وەڵڵاهی گەورەترین شانازی کە من دەمیست لەم کۆڕەدا پێشکەشی کەم ئەوەیە دۆزیومەتەوە وەرن سەیری کەن جاوە وێنەکە ئێستا لام هەیە کە دۆزیوێتەوە مناڵ کە دەبێتە موڵڵە پارچە گۆشتەکە عەینی دەڵێی بنێشتە و شوێندانەکانی پێوە دیارە بەلای خوارەوەی وتی وەڵڵاهی شوێندانەکانی بەسەرەوە دیارە کە قورئان دەفەرمێ وەکو زارجوێکی بنێژ وایە کەس شوێندانی لەسەرە ئەمە غەیری خالقی ئەو بەشەرە نەبێ هیچ مرۆڤێک تا ئێستا نەیزانیوە من یەکەم جارە بیدۆزمەوە بەڵام دیارە قورئان پێش من ئاماژەی پێکردووە وا دەڵێم بە شانازیەوە ئەشهەد ئەن لا ئیلە ئیلا اللە و ئەشهەد ئەن محمد رسول اللە ژیانم تەرخان دەکەم لە خزمەتی ئەو قورئانەدا دەبم بەڵێ بەڕێزان ئەوەی زانا بێ واللهی من زاری وایە کە کەسێ دەبینم لەسەر تەلەفیزۆن لە ڕۆژنامە گۆڤارە کوفر دەکا بەخوا نعوذ بالله بە قورئان بەخوا بە زەین پیا دێتە وەڵم خۆزگە وەکو ئەو پیاوە زانا بوویایە خۆزگە وەکو ئەو زانا بوویا بزانە کێشە دەبوو لەگەڵ قورئان و دەی دینا نە بەخوا نەت دەبوو ئەوە بەڵگەی نەزانینی ئەو ئینسانەیە قورئان لەگەڵ زانستی کیمیادا ئەو زانستەی کە شانازی پێوە دەکرێ چاویان بە پرۆفیسۆر ئارمسترۆنگ کەوت وتیان جەنابی پرۆفیسۆر لەبارەی ئاسنەوە قورئانی ئێمە شتێکی باس کردووە پێشەوە ئێمە باسی ئەوەت بۆ بکەین ئێوە وەکو کۆمەڵەی ناسای ئەمریکی جەنابتان چ شتێکتان لەسەر ئاسن هەیە وتی وڵی جاوەی ئاشکرایە ئێمە دوێ ئەو هەموو پشکنینەی کە لەسەر زەوی کردومانە بۆمان دەرکەوتووە سە و هەژدە توخم لەسەر زەوی هەیە لەو سەد و هەژدە توخمە بەس ئاسن لەسەر زەوی دروست نەبووە لەناو ناخی زەویدا ئاسن ئەبێت لە دەرەوەی کۆمەڵەی خۆر هاتبێ و باری بێتە سەر زەوی چونکە ئەو پلە گەرمیەی ئەلکترۆن و پرۆتۆنی گەردیلەی ئاسن بەیەکەوە دەبەستێ ئەبێت چوار هێندەی پلەی گەرمی سەر کۆمەڵەی خۆر زۆر بێ لەبەر ئەوە یەقینمان هەیە ئاسن لەناو زەوی دروست نەبووە لە ئاسمانەوە هاتۆتە خوارەوە جا کەی هاتووە نازانین ئەڵێ دەستەو بەجێ ئێمە هەموومان سوزدەی شکرمان بۆ خوا برد دوتمان واللەی قورئان دەفەرمێ وانزلنا الحدید ئاسنمان لە ئاسمانەوە ناردە خوارەوە بۆ ناو ناخی زەوی بەس باسی ئاسن دەکا باسی یەک توخمی تر ناکا سبحان الله قورئان چی ئیعجازێکی علمیە پاشان ئەم تەلە بە بەڕێزانی کە ئێستا لە مزگەوتە ڕەمێ مامۆستای کیمیاشیان تیا بێ ئەزانن دوو شت هەیە لە زانستی کیمیادا گەردی لە ژمارە و بارستە ژمارە قورئانی پیرۆز سوڕەتەکانی سەد و چواردە سوڕەتە لە سوڕەتی پەنجا و حەوتەمینا سوڕەتی ئاسنی داناوە سوڕەت الحدید واتە ئەو زنجیرەی کە قورئان دەفەرمێ سوڕەتی فاتیحە یەکە و سوڕەتی بەقەرە دووە و ئاوا هاتووە سوڕەتی حدید سوڕەتی ئاسن ژمارە پەنجا و حەوتە لە قورئانە خوایە چی ئیعجازەکەیە لەوەی کە قورئان دەبێت لە ژمارە پەنجا و حەوتا سوڕەتی ئاسندانێ زاناکان دەڵێن بارستە ژمارە کە بریتییە لە ژمارە گەردیلەکانی پرۆتۆن و نیۆترۆن بە یەکەوە کۆیان کەیەوە پێ دەڵێن بارستە ژمارە ئاسن ژمارەکانی بارستایی پەنجا و پێنجە پەنجا و شەشە پەنجا و حەوتە پەنجا و هەشت و پەنجا و نۆیە بەپێی جۆری ئاسنەکە قورئان دەفەرمێ پەنجا و حەوتەمین ژمارە بۆ قورئان دانێن واتە ڕێک ناوەڕاستی بارستە ژمارە نە پەنجا و پێنج بێ و نە پەنجا و نۆ بێ قورئان پەنجا و حەوتی هەڵبژاردووە پاشان گەردیلە ژمارەمان هەیە کە ژمارەی پرۆتۆنەکانی ئەو کێشەی ئەتۆمی توخمەیە قورئانی پیرۆز سورەتی حەدیث سەیرکەن ئایەتی یەکەم بە بسم الله حساب کەن لە ژمارە 26 باسی ئاسن دەکا ڕێک گەردیلە ژمارەی ئاسن لە زانستی کیمیادا ژمارەکەی 26 واتە ئەم قورئانە نە وشەیەکی زیاد و کەمی هەیە نە تەرتیبی سوڕەتی زیاد و کەمی هەیە ئەوەی زانستی کیمیا بە دە ساڵ دۆزیوێتیەوە بە سەد ساڵ دۆزیوێتیەوە قورئان بەس لە بەرگەکەیدا بیخوێنەوە هەمووی تێایە ئەبێت دا سەر دانەوێنی لە ئاستی ئەو قورئانەدا سوزدە بەری بۆ خالقی ئەو قورئانە کە اللە یە ئەوەی کە عالم بێ ئاوا بیر دەکاتەوە پاشان بەڕێزان ئەمانە خۆشن زانستخوازان بیزانن چونکە گە تەلەبەی ئێمە ئەمەی زانی مامۆستای ئێمە ئەمەی زانی ئەمجا زیاتر شیرنایەتی قورئانەکە دەچێتە دڵیەوە قورئان و زانستی بیرکاری سەیر کەن جەنابتان وشەی الشمس وشەی ڕۆژ ئەو ڕۆژە کە ئێستا لەسەر سەرمان و دنیای بۆ ڕوونا کردوینەوە ئەو وشەی الشمسە لە قورئانا سی و سێ جار هاتووە زانایانیش دەڵێن ڕۆژ بە سی و سێ ساڵ یەک جار خولی خولگەیی خۆی تەواو دەکات بەبێ زیاد و کەم ئەگەر سی و چوار بوایە قورئان هەڵەی تیادا بوو پەنا بەخوا ڕێک سی و سێیە بەبێ زیاد و کەم وشەی القمر بە الف لامەوە بیست و پێنج جار هاتووە بەبێ الف لام دوو جار هاتووە بیست و پێنج و دوو دەکاتە بیست و حەوت زانایانی فەلەکی دەڵێن بیست و حەو ڕۆژ و شەو ئەمجا مانگ یەک خولگەی خۆی تەواو دەکات نەک بە بیست و نۆش و سی ڕێک قورئان وا دەفەرموێ وشەی الشمس لەگەڵ القمر لە قورئانا بەیەکەوە الشمس و القمر بۆ نمونە بی حسبان کە ئاوا هاتبێ لە نۆزدە شوێنی قورئانا وشەی شەمس و قەمەر بەیەکەوە هاتوون الشمس و القمر علەماش دەفەرموون لە نۆزدە ساڵی ڕێکە مانگ و ڕۆژ دەکەونە ئاستی یەک و خۆر جیڕان ڕوو دەدا هەمووی ئەوەی کە کوتراوە لە قورئانەکەی خۆماندا هەیە وشەی ئەلیەوم ڕۆژ سێ سەد و شەست و پێنج جار وشەی ئەلیەوم هاتووە لە قورئانە کە ژمارەی ڕۆژەکانی ساڵە وشەی ئەلئەیام هەفتەکەی ڕۆژ ڕۆژەکان ئەلئەیام واتە ئەو ڕۆژانەی لە هەفتەیەکە هەن وشەی ئەلئەیام حەوجار لە ڕۆژە هات لە قورانە هاتووە ڕێک حەو ڕۆژەکەی هەفتەش دەکا وشەی ئەسەنە حەوجار وشەی ئەسەنە هاتووە وشەی سینین لە قورئانا بە مەعنا ساڵ دێن هەردووکیان دوانزە جار هاتووە کۆیان بکەوە دوانزە و حەوت دەکاتە نۆزدە ئێستا عولەما بۆیان دەرکەوتوو ئەم نۆزدەیە و ئەو حەوت و دوانزەیە بێ حیکمەت نییە لەو نۆزدە لە نۆزدە ساڵدا حەوت ساڵ یان سێ سەد و پەنجا و پێنج ڕۆژە مانگی قەمەری مانگی سێ سەد و پەنجا و پێنج ڕۆژە ساڵی پڕە نەخێر نەوەڵاهی ئەمە ناکرێ دەی شانازی بکە بە قورئانەوە ئەبێ قورئان لەناو هەموو مەکتەبەکاندا لە هەموو پۆلەکاندا لەسەر ڕەفەیەک داندرایەوە خوێندکار کە سەیری کرد بیوتایە هەموو سەرچاوەی عیلمەکان لەو قورئانەوەیە لە زانستی جوگرافیادا ئێستاش تۆپە خڕەکەی کە لە مەکتەبا دادەندرێ خڕە بە شێوەی تۆپ کەچی قورئان ئەو هەڵەی بۆ زانستی جوگرافیا ڕاست کردەوە لە سوڕەتی نازعاتە فەرمووی والارض بعد ذلك دحاها خوا زەوی خڕ کردووە بەڵام بە شێوەی تۆپ نا بە شێوەی هێلکەی کە زان زانایان چوونە سەرمان گوتیان وەڵای ئەم تۆپە خڕەی زەوی غەڵەتە ئێستا شێوەی زەوی هێلکەییە نەک تۆپی بێ خڕ بێ کەچی قورئان هەزار و چوار سەد ساڵ لەمەو پێش فەرمووی خوا زەوی خڕ کردووە بەڵام خڕی هێلکەیی نەک شێوەی تۆپی چونکە گەر شێوەی خڕی تۆپی بوویایە کە ڕۆیشتی ئەو سەر زەوی دەکەوتێ خوارەوە کەچی هەموو سەر زەوی بگەڕێ ناکەوێ خوارەوە دیسان دەست دەکەوێ شوێنەکەی خۆت چونکە شێوەیەکی هێلکەیی وەرگرتووە زەوی جا لەبەر ئەوە کۆتایی ئەم متارە بە یەک ئیعجازیکەی زانستی قورئانی دێنم کە خوا دەفەرمێ ئەگەر ئەوەی بە چاوی خۆشت نەدیوە لە قورئانە ئەمڕۆ بە چاوی خۆت دەیبینی خوا دەفەرمێ کۆمەڵە گەنجێک هەبوون اصحاب الکهف یان پێکوتن جەنابتان هەم فلیمەکەتان بینی و هەم بۆتان باس کراوە یەک سوڕەتی قورئان ناوی سوڕەتی کهفە سوڕەتی ئەشکەوتەکە کە کۆمەڵە گەنجەکە بۆ خوا لێبڕان و سیستمی حوکمڕانی پاشایەکی ناعەدالەتیان قبوڵ نەبوو چوونە ئەشکەوتێکەوە خوای گەورە پاراستنی سێ سەد و نۆ ساڵ خەوی لێخستن دوای سێ سەد و نۆ ساڵ خەبەریان بووەوە بیانژمێرێ یەک یەک واوی عاتیفەش چونکە بە مەعنا مەعە بە وشە حسابە ڕێک سێ سەد و نۆ وشەیە بەبێ زیاد و کەم سبحان اللە ڕێک سێ سەد و نۆ وشەیە هەر لە سوورەتی کاتێک کە دەگەیە ثەلاثە میئەتین سێ سەد ساڵ لەسەر وشەی میئە لە وشەی لەبیثوی یەکەمەوە بیژمێرە ڕێک سێ سەد دەکا کە گەیشتە لە بیست و کۆتایی نۆیەکەشی بۆ زیادە بێ دەبێتە سێ سەد و نۆ کە خوا دەفەرمێت سەلاسە میئەتین تا ئەو شوێنە سێ سەد وشەیە بەبێ زیاد و کەم خوا دەفەرمێت با ئەم معجزەش لە قورئانە بمێنێ کە تۆ ئەصحاب الکهف بە چاوی خۆت نەبینی وەرە لە ژمارەی بیکاریدا لە قورئانە بە چاو بیبینە توخوا ئەمە بە خوای پەروەردگار نەبێ هەموو مامۆستای ئەم سەر زەویە بە پرۆفیسۆرەکانەوە کۆ بکەوە توخوا دەتوانن زانستێکی ئاوا دانێن سێ سەد و نۆ ساڵ بێ ڕێک سێ سەد و نۆ و شەش بێ بێ زیاد و کەم ئەمە قورئانە قورئان سەرچاوەی هەموو زانیاریەکان دەی با بگەڕێینەوە بۆ ئەو قورئانە ئەو علمە جوانە کە خزمەتکاری ئەو قورئانە بێ کە سەرچاوەی زانستە بەڕێزان جا توخوا حەیف نییە حەیف نییە گەنجەکانمان شوێن کەوتوی قورئان نەبن توخوا حەیف نییە ئەو کچە باشانەمان ئەو دادانەمان ئەو کچە خوشک و بەڕێزانەمان توخوا حەیف نییە بە ئەژنۆی ڕوت و قۆڵی ڕوتەوە بچن بۆ مەکتەب هێستا ئیسلام وا زەلیل نەبوە کەس بتوانێت سەرپۆشی لەچکی خوشکێکمان لێکاتەوە زۆر کەس داوا دەکا کوڕ و کچ جیا بکرێتەوە بەڵام بەخوا من دەڵێم پێش ئەوە تۆ کچەکەی خۆت وریابە توخوا ئەم شتانەی بۆ باسکە بڵێ حەیفە ئەو ئاەتی قورئانە کە باسی ئەم زانستی کیمیا و جوغرافیا و زانستی زەویناسی و کۆرپەلەناسی دەکا و ئەو پرۆفیسۆرانی دنیا لە ئەمریکا و لە فەڕەنسا موسڵمان دەبن توخوا کچە مسوڵمانەکەم حەیف نییە تۆ بە نەسی ئەو قورئانە خۆت دانەپۆشی بە پۆشتەی نەچێ مەکتەب توخوا کچ ئەگە داپۆشراو بێ بەس مچاو و دەستی بە دەرەوە بوو کوڕی گورگی هار دەتوانێ پەلاماری دا و ژمارە تەلەفۆنی لێ وەرگرێ ئەتوانێ ڕسمی لێ بگرێ دەی با ئەم ساڵی خوێندن با ئەم وتارە تو ئەو خوایە هەر کەسێ چۆ ماڵەوە بەیانی ئاراستەی خوێندنی مەکتەبەکان کە کرایەوە گۆڕانکاریەکی بەسەرا بێ ئاڵوگۆڕێک بەسەر جلوبەرگی خوشکەکانماندا بێ کچەکانماندا بێ بە شێوازی ئەو قورئانە پڕ لە عیلمە پۆشتە و پەرداخیان کەن کە بە بڕواتان ببێ تا ساڵێکی تر من لەسەر ئەم مینبەرە بەس باسی ئیعجازی قورئانی بکەم تەواو نابێ بەس کاتی خوتبە کاتێکی دیاری کراوە ئەمە چەند نمونەیەکی زۆر سادە و ساکار بوو کە عەرزی جەنابتانم کرد ئەینا زۆر لەوە قوڵتر و زانستیانەتریش هەیە کە ڕەنبێ هەموومان وەکو پێویست لێی تێنەگەین قورئان باسی دیکتاتۆریەت دەکا ئەوە دەڵێن حکمی دیکتاتۆریە و ئەوە دیموکراتیە قورئان دەفەرمێ هەر بە دوو وشە کۆتایی پێ هێناوە ولها عرش عظیم باسی بەڵقیس دەکا دەڵێ پاشایەک بوو ژنێک بوو عرشەکەی داگیر کردبوو کەچی باسی حەزەتی سولەیمان پێغەمبەر دەکا فەما علا کورسی لەسەر کورسیەکەی دانیشبوو باشە بەڕێزان فەرقی عرش و کورسی چییە ئەفەنە کورسی ئەو کورسیەیە کە ئەو کەسەی لەسەری دانیشتوە بە موڵکی خۆی نازانێ ئامادەیە بە جێ بێڵێ خوا دەفەرمێ ئەوە حوکمڕانی پێغەمبەرانە کە کورسی حوکمڕانی داگیر ناکەم بڵێ نابێ قەل لە ژێرم بێتە دەرەوە بەڵام ئەوەی کە دیکتاتۆر دەڵێ عەڕشون عەظیم چونکە لاسای خوا دەکاتەوە نەعوذ باللە چونکە خوا لەسەر عەڕش لاناچێ حەتا دەمرم نابێ ئەو کورسیە بەجێ بێڵم هەتا بە کوشتن لام نەبەن لەسەری ها دیکتاتۆریەت و دیموکراسی لە قورئاندا بەس لە سورەتی نەملا لە باسی سەبەئ لە باسی بەڵقیس و حەزرەتی سولەیمانە بە دوو وشە قورئان کۆتایی پێ دێنێ زانای وا هەیە بیست و پێنج ساڵی ڕێک خەریکی یەک لێکۆڵینەوەی زانستی بووە قورئان لە یەک ئایەتە ئاماژەی پێ کردووە ئەوە تا پیاوێکی وەکو ئارسەر ئەلیسۆن زانای فیزیای ناوکی لە کۆنگرەیەکدا لە قاهیرە لە جامیعەی ئەسەر وتی بیست و پێنج ساڵی ڕێک خەریکی ئەوە بووم تا گەیشتمە ئەو زانستەی بۆم دەرکەوت خەوتن جۆرێکە لە مردن ئینسان کە دەمرێ بەشێک لە مردنی بەسەرا هاتووە ئا لەوێدا پێیان وت مامۆستا تۆ بە بیست و پێنج ساڵ خەریکی ئەو بووی بیست و پێنج ساڵ یعنی تەمەنی ئینسانێکە تەمەنێکی تەواوی مرۆڤێکە بەس یەک حەقیقەتی دۆزیوەتەوە کە خەوتن جۆرێکە لە مردن واللهی خوا لە سوڕەتی زومەر ئایەتی چل و دوودا دەفەرمێ اللە یەتەوەفا الأنفس حین مەوتها ئەوەی ئەم پڕۆفیسۆرە، ئارسەر ئەلیسۆن، فیزیای ناوکی خوێندووە، بە بیست و پێنج ساڵ دۆزیویەتەوە، لە یەک ئایەتی قورئانی سورەتی زومەڕا خوا ئاماژەی پێکردووە، دەشڵێمێ، لقوم یتفکرون، ئەم عیلمە کەسێ تێی دەگا کە لێکۆڵینەوەی بکرێ وەکو ئەو پڕۆفیسۆرە، لقوم یتفکرون، کە فکری بخاتە کار، کە بە زانست لە قورئان بکۆڵێتەوە، ئەمجا ئیعجازی ئەم قورئانەی بۆ ئاشکرا دەبێ. لەبەر ئەوە با لە خزمەت قورئاندا بین چونکە ئینسان کە لە خزمەت قورئانا بوو بە حەقەت عالم دەبێت ئەمجا دەبێتە عالمێکی وارعی خواناسی بە بەزەیی ئەمجا عالمێک بە حەقەت خواپەرست دەبێت انما یخشى الله من عباده العلماء زانای گەورەی کورد مامۆستا ئەمجد زەهاوی کاتێک کەوا خانوویەک بەکرێ دەگرێ چونکە پەروەردەکراوی زانستی ئەم قورئانە بوو ئەفەمێ لە شاری بەغا خانوویەکی بەکرێ گرت بوو لە خانووی کرێدا بوو، ڕۆژێکیان عەلاگەیە خورمای چنیەوەو بردیەوە بۆ ماڵی کابرایەک کە خاوەنی خانووەکە بوو، ئەم کرێچی ئەو بوو، وتی مامۆستا ئەوە چیە هێناوتە؟ ئەڵێی خورمات هەیە، وتی نەوەڵا ئەم خورمایە هی دارەکەی خۆتە کە من لە خانووەکەیا نیشتەجێم، وتی چۆن قوربان جا بۆ عەزێتی لێناوەی بۆ نەتان خواردووە؟ وتی وەڵڵاهی کاتێک کە من خانووەکەم لە تۆ بەکرێ گرت بەس باسی خانووەکەمان کرد کە تێیا بژیم، باسی ئەوەمان نەکرد دار خورمای ناو حەوشەکەش خورماکەی بخۆم، لەبەرئەوە دەنک دەنک کۆم کردۆتەوە مناڵێکم دەنکێکی لێ نەخواردەوە بە ساغ و سەلامەتی بۆ تۆم هێناوەتەوە ئەوە پەروەردەی قورئانە کاتێکیش کەوا خانووی خۆی دروست کرد بە خشتی قڕ لەو کاتەدا کرێکارێک ناڕزای دەربڕی بەرامبەر بە پیشەی کرێکاری لە ماندووبوونا کوفرێکی کرد بەرامبەر بە ذاتی خوای پەروەردگار پەنا بەخوا دەفەمە بانگی کرد و وتی، ڕاڵەکەم، داوای لێبوردن لەو خالیقی ئەرز و ئاسمانە بکە و تۆبە بکە، ئەمەش کرێی ڕۆژەکەت و خوا ئاگادارت بێ، نامەوێ کەسێک کرێکاریم بۆ بکا کە کوفر بە خالقی ئەرز و ئاسمان بکا، نامەوێ، من پەروەردەکراوی قورئانم شتی وام پێ قبوڵ ناکرێ، ئەوەش کرێی ڕۆژەکەت ئەموو دوو سەعاتی شت کردووە، ئەوە کرێکەت بۆ دەخەمە سەر چاوم و خوا ئاگادارت بێ، پاشان بە وەستاکە کوتی، فەرمووی، لە بەیانیەوە ئەم کرێکارە لە کوێ ئیشی کردووە ئەم دیوارە هەر هەموو تێک دێتەوە ئەو خشتانە فڕێ بدرێن، چونکە کوفری لەسەر کراوە. ئەمەش بابەتێک بوو ئومێدەوارم کە ئیشاڵڵا ساڵی ئەمساڵی خوێندنیش ساڵێکی پڕ بەرەکەت بێ ساڵێکی پڕ زانست بێ ساڵێکی پڕ ئەمن و ئەمان بێ خوای پەروەردگار لێت دەپاڕێینەوە ڕەحمی خۆتمان بەسەرا ببارێنی خوای ڕەحممان پێ بکەی خوای علم و زانیاریمان زیاد بکەی خوای خوێندکار و قوتابی و تەلەبەکانمان علم و زانیاریان زیاد بێ هیدایەتی مامۆستاکانیان بدەی حلم و علمیان زیاد کەی زیاتر لەسەرخۆ بە ئارامیان کەی یاڕەبی خوایە ڕەوشت و ئەخلاقمان لەگەڵ عیلمەکەدا جوان کەی یاڕەبی خوایە ئەوانەی نەخۆشن لەم ڕۆژی موبارەکی جومعەدا لێت دەپاڕێنەوە خوایە شیفایان بۆ بنێری خوایە ئەوانەی نەخۆشن شیفایان بۆ بنێری ئەوانەی دڵتەنگن دڵ ئاسوودەیان کەی خوایە ئەو پەر کەسانەی کە مشکلە و گیروگرفتیان هەیە یا ئەرحەم الراحمین بە ڕەحمی خۆت بۆیان ئاسان کەی گرفتەکانیان بۆ حەل کەی ئەو کەسانەی مردوون و دنیایان بەجێهێشت و لە سەفی مزگەوتا بەجێیان هێشتین یا ڕەبی خوایە لێیان خۆش بی خوایە لێیان خۆش بی قەبریان لەسەر گوشاد کەی خوایە ئێمەش و ئەوانیش بەر شەفاعەتی پێغەمبەر خەی صلی الله علیه وسلم تەسەلا بە دڵی کەس و کاریان بدەی خوایە عاقبەتی هەموو لایەکمان خێر کەی آمین آمین والحمد لله رب العالمین الحمد لله الذي بين السبل وأرشدنا بالرسل ورفعنا بالقرآن إلى أعلى المثل وقل الحمد لله الذي لم يتخذ ولدا ولم يكن له شريك في الملك ولم يكن له ولي من الذل نشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله القمر المنير والموحي إليه بقوله تعالى ولا تجعل بالقرآن من قبل أن يقضى إليك وحيه وقل رب زدني علما اللهم فصل وسلم على سيدنا محمد الصادق الأمين وسيد الخلق أجمعين بعثه الله في الأميين يتلو عليهم آياته ويزكيهم